شەهرەزاد وتی قەمەر زەمان و مەرزەوان بە سواری ئەسپەکانیانە و هێسترێک بە کەشکۆڵ و پارە و شترێک با و خواردەمەنیەوە لە شار دەرچوون سێ ڕۆژی ڕەبق بەڕێوە بوون ڕۆژی چوارم زەویەکی بەدینیان بینی باریان خست مەرزەوان ئەسپێک و شتەکەی سربڕی بەرگی بەری خۆی و قەمەر زەمانی داکەند و هەمویانی دڕی و لە خوێنەکەی وەردا عباکەشی هێنا و دڕاندی و بە هەمان شێوەی خوێناوی کرد و فرەیدا سەر چوارڕیانەکە ئەمجا تێر و پڕیان خوارد و لیاندا و ڕشتن قەمەر زەمان لە مەرزەوانی پرسی ئەرێ کاکە ئەوە چیت کرد سوودی چی بوو ئەیژوتی کاکە لە شەوێک زیاترمان پێچووە باوکت بێدەنگ نابێت و ئەنێرێتە دوومان سەفەرەکەمان ئەوەستێنێ منیش ئەم کارەم بۆیە کرد کە سەربازەکانی گەیشتنە ئێرە و ئەم جلو بەرگە خوێناویانیان بینی دەستت لێ شۆن و ئەگەڕێنەوەڵێن ئەڕێگران ڕوتیان کردوونەتەوە و کوشتیانن یان ئاژەڵانی دڕندە خواردویانن ومێت بڕاوە بن ئێمەش بە ئاواتی خۆمانەکەین قەمەر زەمانوتی بەڕاستی فێڵێکی باشە چاکت کرد ئیدی چەندین شەو ڕۆژ بەڕێدا ڕۆشتن کە هەر جارێک قەمەر زەمان تاکەکە و دەستی بە گریانە کردەوە تا لە شوێنی مەبەستەوە نزیک بوونەوە ئەمجا ئەم گۆرانی وت من بۆ سەعاتێک تۆم بیر نەچووە کەی من تاوانی دووری تۆم بووە گەروایش ئەزانی تاوانی منە لە ئاستی تۆدا ملم وەگمووە ئای کە عجیبە فەلەکی ژەمڕۆ زاڵم هەرتۆی و کار ئاوەژووە شەوی سەد و نەوەت و هەشت. شەهرەزاد وتی کە قەمەر زەمان لە گۆرانیەکەی بۆ مەرزەوان پێیوت ئەوە دوورگەکانی پاشا غەیورە دەرکەوتن قەمەر زەمان کەمەی بیست زۆر دڵی خۆش بوو باوەشی بە مەرزەواندا کرد و نێوچەوانی ماچ کرد دواتر چوونە ناوشار ئەمجا لە خانێکدا دابەزین و سێ شەوتەی دامانەوە ئەمجا بردیە گەرماوە جوان خۆیان شت دواتر بەرگی بازرگانی لەبەر کرد چەند پێداویستی کاری بۆ کڕی لەوانە دووربینێک کە لە زیو دروستکرا بوو نەخشی زێڕی تێدا بوو ئەمجا پێی وت هەستە بچەوە بەر کۆشکی پاشا بەدەنگی بڵند هاوار بکە من حیساب ئەگرم کتاب ئەگرم نیاز ئەگرمەوە هەرچیەکت گەرەک بێ پێزانم منم زانای چارەناس شارەزا و ئەستێرە ناس پاشا گوێی لە دەنگت ئەبێت و ئەنێرێتە دوت ئیدی شازادە بدور ئەبینی کە لیان پرسی بڵێ سێ ڕۆژم لێرە مۆڵەت بدەن دوای ئەوە ئەگەر توانیم کیژەکەتان چاک بکەمەوە ئەوە ئەبێت لێم مارە بکەن گەر بۆیشم چارەسەر نەکرا منیش بە دەردەکەی زانایان و پزیشکانی پێشوو بەرن واتە منیش بکوژن ئیدی ڕایەکەت پەسەند دەکەن بچۆ ژوورەوە بە تەنیا دەم و دەست خۆتی پێ بناسێنە ئەویش لە خۆشیدا هەر ئەو شەوە چاکە بێتەوە ئیدی لە لای دابنیشە نان و ئاوی لەگەڵدا بخۆ تاکو و توانای وەبەرخۆی دێتەوە باوکیشی زۆر زۆر شا دەبێ دواتر لێت مارە کە نیوەی سامانی خۆیت ئەداتێ چونکە کاتی خۆی پەیمانی داوە ئیدی بڕۆ بەخێر هاتی قەمەر زەمان زۆر دڵشاد بوو وتی خوا چاکە و پیاوەتیت نەبڕێ پێداویستەکانی فاڵگرتنەوەی لەگەڵ خۆ برد و ڕۆیشت کە گەیشتە بەر دەرگای کۆشکی پاشە هاواری کرد حسێ بە گرمەوە کتێبە گرمەوە نیازە گرمەوە پەنهانەکانت پێڵێم چیا نیازەگرێتەوە با بفەرمێ هاوڵاتیان کە لە مێژ بوو نیازگرەوە و ئەستێرە ناسیان نەدیبوو لی کۆبوونەوە سەرنجی شۆخوشەنگی قۆزی کوڕەشیان ئەدا و پێی ماجێ بوون هاوڵاتیەک لە قەمەر زەمان چوە پێشوو ئامۆژگاری کردوتی ئەی لاوی کاکۆڵ زێڕین زمان پارا و شیرین سەیری کۆشکی شاپکە و کە لە سەرانێ ببینە مەخوازە مێردی کیژێ با پاشا تۆیش نەکوژێ قەمەر زەمان هەرگوێشی بەم ئامۆژگاریە نەدا دیسان هاواری کردەوە کتێب ئەگرمەوە حسێ بەگرمەوە ئیدی هەر هاوڵاتی بوون و ئەهاتن و ئامۆژگاریانە کرد کوڕشتیوانەکەیت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی قەمەر زەمان گوێی بە ئامۆژگارییەکانی هاوڵاتیان نەدا لە دڵی خۆی داوتی هەرکەس عاشق نەبێ لە ئازارەکەی ناگا ئیدی بە دەنگی بڵندتر هاواریە کرد و ئەکردەوە کتێبە گرمەوە حسێبە گرمەوە کەسانی دەوروبەری لی تەکینە و ئەیانوت تۆ گەنجێکی بەهێڕ و بەخۆناز و کەریت بۆ بەزەیت بە تەمەنی کەم و جوانی خۆت دانایەتەوە قەمەر زەمانیش دەستی پێکردەوە کتێبە گرمەوە حسێبە گرمەوە بەهۆی دەنگە دەنگی هاوڵاتیانەوە پاشای غەیور فەرمانی دا بە وەزیر ئەو کتێب گرەوەم بۆ بێنە ژوور وەزیر چووە دەر و لە نێوان قەرەباڵغیەکەی دەرهێنا و بردیە بەردەم پاشا قەمەر زەمان کڕنوشی بۆ برد و ئەم هۆنراوەی بۆوت بۆش کۆمەندیت دەوران و زەمان هەشت پلەی دایتێ شیرینی زمان بدەی تەقوا یەقین و پاکی زاڵی و بەنەفس ژیری فراوان. چووە دڵی پاشاوە بۆیە لای خۆی داینا ئەمجا پێیوت بۆخوا پێ دەڵێم گەر ئەستێرە ناسی شارەزانیت مەچۆرە ژێ ڕکێفی مەرجەکەمەوە چونکە مەرجی من ئەوەیە هەر کەس کچەکەم ببینێ و بۆی چاک نەکرێتەوە لە ملیە دەم هەر کەسێکی شیفای بۆ بێنێت و چاکی بکاتەوە کچەکەمی لێمارە ئەبرم فریوی جوانی و شۆخ و شەنگی خۆت مەخۆ بەخوا بەخوا بۆ چاک نەکرێتەوە لە ملت دەدەم قەمەر زەمان وتی چیم لەکەی بیکە دەمێکا گاداری مەرجەکەت هەم پاشا لە بەردەم حاکمدا شایەتی لێگرت و قەمەر زەمانی لە دەست خزمەتکارێک تاک و بیبا بۆ ژووری شازادە بدور کە لە هۆڵەکە چوونە دەر خزمەتکارەکە بە داڵانێکدا بردی هێندەی پەلەی بینینی بدور بوو پێش خزمەتکارەکە کەوت بۆیە لی تووڕەبووتی بەڵام دالێت بۆ هێندە بەپەلەیت؟ کوژراوانی پێش تۆ هێندە بەپەلە بەرەو مەرگی خۆیان ناچوون قەمەر زەمان لای کردەوە بەلای خزمەتکارەکەدا ئەم هۆنراوەی وت لە ئاستی وەسفت زمانم لاڵە چونکە ئەبڵەقم نایکەمە گاڵە بڵێم وەک تۆیە خۆ ئاوا نابێ قەتارەی خۆران لە ناو گەواڵە وەها نەخشاویت تووشت ناوێ لە ڕوو تا ژیریش بیری بەتاڵە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی دوو سەد. شەهرەزاد وتی خزمەتکارەکە قەمەر زمانی لە پشت پەردەی دەرگاوە ڕاوەستان بۆیە پرسی کامیانت پێ باشە هەر لێرەوە دەرمانی خاتونەکەت بکەم یان بێ پەردە و لەنزیکەوە خزمەتکارەکەوتی گەر نەچیتە ئەو دیو پەردە کارێکی باشمان لەگەڵدا کەی ئەویش کاغەز و ئوچ و مەرەکەبی دەرهێنا ئەم هۆنراوەی نووسی ئەڵلقەی خۆشت وا بۆ هاتەوە دەڵێ با ئەویش هی خۆم باتەوە قەمەر زەمان مسیلەکەی شازادەی کردە توێی کاغەزەکەەوە دای خزمەتکار تاکو و بیداتە شازادە بدور شازادا کە کاغەزەکەی کردەوە سەرنجی مستیلەکەیدا بینی ئەوەکەی خۆیەتی ئەمجا خوێندیەوە و لە مەبەستی تێگەیشت ئاوازی لەدەستدا ڕووی گەش بۆ و لە خۆشی داسنگی فراوان بوو هێندە دڵی کرایەوە ئاوا وەڵامی دایەوە زۆر پەشیمانی لێک دابڕانم کردی بەلافا و ئەشکی چاوانم نەزرم کردووە پێکشاد بووینەوە تاڵ نەکەم هەرگیز لە تۆ زمانم تەوژمی خۆشیت هێندە گوڕی بوو لە خۆشییاندا زۆری گریانم هەر لە هۆنراوەکە بووەوە زنجیر و پێوەندی بە کێش کرد و هەستا و خۆیدا بەسەر دەستکی چرپایەکەدا هاتە ئەم دیو پەردەوتی بەڕێز ئەمە ڕاستیان خەوە بینم بڵێ ئەمە بەخشینی خوا بێت و دوای ئەم هەموو دابڕان و پرزە بڕاویە پێکشاد بوو بینەوە کە خزمەتکارەکەمەی بینی بەڕاکردن خۆی گەیاندە پاشای غەیور کڕنۆشی بۆ بردووتی ئەوە بزانە گەورم کە ئەمە سەرۆکی ئەستێرە ناسانە هەر لەم دی و پەردەوە و بێ ئەوەی بیبینێک چەکەتی چاکردەوە پاشاوتی بڕۆورتر سەرنج بدە بزانە بەڕاستە خزمەتکاروتی گەورم بۆچی خۆت ناچی تا بە چاوی خۆت بیبینی کە چۆن ئەو کۆت و زنجیرەشی پچڕاندووە و چۆتە لای بەختگرەوەکە ئەمجا پاشای غەیور چوە دیتنی بدور کیژەکەی کە باوکی بینی سەرپۆشەکەی بەسەریدا دایەوە و ئەم دوو بەیتەی وت دیارە بە قوربان نام کرێ بێ تۆ وەختە بوو بێ تۆ منیش سوێن بێ تۆ کە هاتمەسایەت ناو ئەو ساباتە بە تۆ ژیان هەر حساباتە. پێویستە ئەم چیرۆکەی ئێوە بچێتە مێژۆ و نەوە دوای نەوە بیخوێنێتەوە دەم و دەست قازی و شایەت هێنا و لە یەکتری مارە بڕین و فەرمانیدا شار بڕازێنەوە و حەود ڕۆژ و حەوشە و ئاهەنگ بجێڕدرێت ئێدی سفرە ڕاخرا شار ڕازای و جوان کرا لە دەهۆڵ و زۆر نادرا یەک مانگ سفرە و خوان سەر و مڕ بوو دوایی باوکی قەمەر زەمان چوەخەی و پێیوت کوڕە شیرینەکەم بۆچی ئەمەد بەسەرهێنام بەم هۆنراوەیە کوڕەکەی لاوانەوە مانگی خەرمانە چاودێری کردم برژان ئەستێرەی زۆری بۆ گرتن هێور بەهانا و بەڵکو بێتەوە مەسووتێ هەردێ بگەڕێتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو کە شازادە بدوور لی پرسی خەونەکەی بۆ جێڕایەوە بۆیە هەردووکیان چوونە لای پاشاغەیور خەونەکەیان بۆ جێڕاوتیان ڕێمان بدە کۆچ بکەین بەرە وڵاتی قەمەر زەمان پاشایش کۆچی قەمەر زمانی پەسەند کرد شازادە ژووتی ئاخر بابەجان منیش بەبێ ئەم هەڵناکەم باوکی لە وەڵام داوتی تۆیش سەفری لەگەڵ بکە ئامۆژگاری کرد ساڵی جارێک بە سەردان بێتەوە و بۆ یەکجاری لێ بمێنێتەوە هەردووکیان دەستی پاشایان ماچ کرد پاشا فەرمانی دا بار و بارخانە هێستر و چاکترین ئەسپ و پێداویستی سەفەرکردن ئامادە بکەن خزمەتکاری وەدوخستن ڕۆژی سەفەر پاشا دە دیاری زێڕین و دە ئەسب دەوشتر و پارێکی زۆری پێدان تاکو و دورگە هەرە دوورەکەیان لەگەڵیاندا ڕۆیشت دوای باوەش پیاکردنی کچەکەی خواحافیزی لە قەمەر زەمان کرد و خۆی و سربازەکانی گەڕانەوە مەملەکەتی خۆیان ئەم جا شازادە و قەمەر زەمان و کاروانەکە چوار ڕۆژ بەڕێوە بوون تا گەشتە مێرگزارێکی پانوپۆر کە پاوانێکی لەبار بوو بۆ تێربوونی وڵاغەکان بار و بارخانیان خست بۆ حەوانەوە کە قەمەر زەمان چوە ڕەشماڵی شازادە بدورەوە ئاڵلقەیەکی سووری بینی لەسەر سنگی کردیەوە و سەیری کرد چەند شت نووسراون کە ئەم بۆی نەخوێندایەوە زۆر سەری سوڕما بەخۆی وت گەر ئەم ئەڵلقەیە زۆر گرنگ نەبێ نایشارێتەوە لەسەر سنگی داینانێ دیارە بێ ئەمە هەڵناکە ئاخۆ نهێنی چی هەبێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو ئای خوایە خۆم باڵندەیە پێ بەپێی من ئەفرێ ئەمڕۆ لە دوێنێ مادووترم ئەویش لە سەرخۆترە ئەمە سەر سڕهێنەرە بەخوا منیش لەگەڵ یەڕۆم یان ئەمرم یان ژیانم ئەکڕمەوە چونکە ئەمە بەرە و ئاوەدانی ئەفرێ ئیدی باڵندەکە بەسەر سەریەوە ئەفڕی کە شەودا ئەهات باڵندەکە بەسەر درەختێکەوە ئەنیشتەوە قەمەر زەمانیش لە گژوگیای دەشت و ئاوی ڕووبارەکانی خوارد و ئەخواردەوە دوای دەڕۆژ گەشتە شوێنێک بەسەر شارێک دایڕوانی باڵندەکە دای لە شقەی باڵ و لە چاوتروکانێکدا خۆی کرد بە شاردا ون بوو خەمەر زەمانیش سەری سوڕما لەدلی خۆی داوتی سوپاس بۆخوا کە تاکو ئەم شارش هێنام ون نەبووم لەسەر جۆگە ئاوێک دەست و دەم و چاوی و پێیەکانی شت سەعاتێک شانی دادا بۆ حەوانەوە کەوتە بیرکردنەوە لەوەی کە چۆن لە نازۆ نیحمەتدا بوو بە دڵخوازی خۆی گەشت بوو ئێستاش لە چ ماندووبوونێکدایە و چەند برسیە چۆن دابڕاوە فرمێسک بە چاوانی دەهاتە خوارەوە و بەم شێوەی خۆی لاواندەوە چیم لێت شاردەوە هەمووی کەوتە ڕوو ڕۆژانم بەخەم شەونخونی بوو کە بیرکردنەوە هێزی لێبڕیم شیڕاندم فەلک بمبەرەوە زوو لێرەدا شەهرەزا دەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەمجا قەمەر زەمان دەستی کرد بە ڕۆشتن تاکو گەشتە شارەکە نەشارەزایەنە بە شاردا گەڕا خۆشی نێزانی بۆ کوێ چێ لە دەرگای سەر زەویەوە خۆی ئەکرد بە شاردا لە دەرگای سەر دەریای شارەوە دەرەچوو نەکەس لێ پرسیەوە نە هیچ ئەمە شارێکی سەردەریا بوو بە کەناری دەریادا ڕۆشت ڕۆیشت تاک و گەشتە ڕز و باخی شارەکە خۆی کرد بە نێو درەختەکاندا کەمێک گوەستە خاوەن ڕزی لێ پەیدا بوو سلاوی لێکردوتی سوپاس بۆخوا بەم شارەدا تێپەڕیویت و بە سەلامت گەشتویت وەرە ناوە تاکو و کەس نەیبینیوی کە شوێنی کەوت پرسی بە سرهاتی ئەم شارە چییە؟ خاوەن ڕزوتی دانیشتوانی ئەم شارە ڕۆژ و ئاگر پەرستن ئەمیش پرسی تخوا پێم بڵێ لە کام وڵاتەوە هاتوویت و کارت بێرە چییە قەمەر زمانیش هەر لە نوکۆ بۆ گێڕایەوە ڕەزەوان زۆر زۆر عجایبی لێ هادوتی ئەوە بزانە دەوڵەتە مسلمانەکان زۆر لێمانەوە دوورن گەر بە دەریادا بۆی بڕۆی چوار مانگت پێچێ بەڵام بە سەرزەویدا بۆی بڕۆی ساڵێکت پێچێ پاپۆڕێکمان هەیە ساڵانە بارە کرێت و ڕوا بۆ وڵاتی مسلمان بە دەریای دورگەکانی ئەبوو فەرزدا ئەڕوات و دورگە نەمرەکانی شاشەهرەمان قەمەر زەمانی شێنای و بردی ئەمجا چارەسەر ئەوە بوو بەردەستی ڕەزەوان بکە بۆی پرسی جێمەکەیتەوە ڕەزەوان وتی بەسەر چاو دواتر فێری ئاوداشکاندنی کرد بۆ گۆلەکان دروێنەی زەل و گژوگیا بەداس ئەمجا قەمەر زەمان کە ئاوی ئەدا درەختان ئەگریا و خۆی ئەلاوان لە چاوان تۆرا بوو خەو نەبە ڕۆژ و نەبە شەو ئەم هۆنراوەی ئەوتەوە پەیمانت داوە دە ئەو مردەیە چۆن گفتت داوە وایش بەکردەیە هاوڕێ جوانەکەی خۆشی و ناخۆشیم بۆ تۆیە ئائەم هەڵا و دەبدەیە لای هەندێ دڵم ئازار چەشتووە کەمێ خەمخۆری منی بەندەیە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی قەمەر زەمان ئەوەی بەسەر هات لەم لایشەوە کە بدووری ژنی کە خەبەری بووەوە مێردەکەی دیار نەبوو کە سەیری کرد نەقێمەکەشی دیار نییە بەخۆی وت خوایە گیان ڕەنگە نەقێمەکەی بردبێ کە نهێنیەکەی نازانێت و ڕۆشتبێ ئاخۆ بۆ کوێ چوو بێ بەڵام ئەبێ شتێکی سەیر ڕوویدابێ چونکەوا بە ئاسانی ناڕوە بەڵام دالن قێمەکەش ئەمجا کەوتە بیرکردنەوە بەخۆی وت گەر بە دەوروبەرەکەم بڵێم تەماعم تێکەن بەڵام ئەبێ فێڵێک بکەم هەستا و جلوبەرگی مێردەکەی پۆشی و مێزەرەکەی لەسەر کرد دەمولوتی هەڵبست کەنیزەکێکی هێنا و جلو بەرگی خۆی کردەبەر و خستیە جێی خۆی لە کەژاوەکەیدا ئەمجا فەرمانی خۆکۆکردنەوەی دا بۆ سەفەرکردن کەس گومانی پێ نەبرد چونکە لە باڵا و ڕووکەشدا وەکو قەمەر زەمان بوو ڕۆشتن تاک و گەشتە شوێنێک کە بەسەر شارێکی داڕوانی و لەسەر دەریایەکی خوێیاوکە فەرمانیدا کاروان لایدا کە پرسیاری کردوتیان شاری ئەبەنووسی شا ئەرمانوسە کچێکی هەیە ناوی حیات نفوسە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی دو سەد و شەش. خۆ ئامادە بکەن بڕۆن بە پیریانەوە کە گەشتن شا لە زین هاتە خوار و شازادەش چووە پێشوازی و چوونە دەواری شازادەوە دواتر خۆ ئامادەکرا و هەموو گەڕانە و نێوشار و چوونە کۆشکی شاوە ئەمجا خانەخوێ فەرمانی دا دەست و پێوەندی شازادە بنە کۆشکی میوان و شازادە و شاژنیش لە کۆشکی خۆی مانەوە و فەرشی کاشان ڕاخرا سفرە و خوانێک ڕێکخرا سێ ڕۆژ بۆ حەوانەوەیان دانرا ئەم جاشە ئەرمانوس لەگەڵ شازادە کۆبەوە خانە خوێوتی کوڕە شیرینەکەم من تەنیا کچێکم هەیە وەک تۆ جوانە زۆر خانومانە جوانە بۆ نایی لێدمارە بکەم خۆ من پیر بووم ئەم مەملەکەتەیشت ئەدەمێ و بۆ خۆم لە کونجێکدا لی دانیشم و ئەحەوێمەوە شازادە بدور سەری داخست و هەندێ شەرمی کرد ئەمجا بەخۆی وت ئای بدووری نەکبەت آخر بۆ خۆت ژنی ئەمە چۆنە بێ ئەگەر من ڕاستی بە سراتی خۆمی پێ بڵێم ئەوە شەرمەزاری بم گەرنا خۆ من قەمەر زمانی مێردیشم لێم بووە خۆیان جیان چ بکەم ئەگەر دەست بنێم بەڕووی شا ئەرمان و سەو بڕۆم لەوەیە لەشکر بنێرێتە شوێنم و لەو ڕێوبانە تەفروت و نامان بکەن باشە بۆ خۆم نەدەمە دەست قەدەر و لێرە بمێنمەوە تاخواخۆی کار ئاسانی بۆ بکات و خوا بەسەر هەموو شتێکدا توانایە ئەمجا سەری بڵند کردەوتی فەرمانت لەسەر چاوان شا زۆر خۆشحاڵ بوو فەرمانی دا شار بڕازێنە و ئاهەنگ بگێڕن فەرمانیشی دا وەزیران و سەرانی دەوڵەت لە کۆشکی حوکمڕان کۆببنەوە، ئەمجا بە ئاگاداری هەمووان شازادە بەدووری کردە پاشا و ئەوانیش پیرۆزباییان لە شای لاو کرد بێ ئەوەی کەسیان هەست بەوە بکەن کە ئەمە ژنە و کوڕ نییە. ئەرمانوس شا کچەکەی خۆی و شای نوێی کردە کەژاوەی بووک و زاوایەتییەوە، ئەو دوانە هێندە جوان بوون ئەدووت دوو خۆرن کۆبوونەتەوە یان دوو مانگن بە جوانی ئەمجا کۆشکیان بۆ ڕازایەوە پردیان بەسەردا دادرایەوە کە شازادە بدور لەگەڵ حیات نفوز دانیشت قەمەر زەمانی بیرکەوتەوە خەمبار بوو ئەم هۆنراوەی وت کە لێم بزر بووی چوویتە تاراوگە وشکت کردمەوە بە دڵەڕاوکە کانی چاوانم وشک بوونەوە سەیری دوو پێڵوی سوتەمەرۆکە هەرکە بارگەتان لێم دوورکەوتەوە هێزی لێبڕا ئەم ئەژنۆ چۆکە سکاڵام لای خوا لە تۆیە چونکە فرمێسک لە چاوان بوونە دوو جۆگە کەشاب دوور لەم هۆنراوەی بووەوە چوو دەستنوێژی هەڵگرت و کەوتە نوێژکردن ئەمجا حیات النفوس خەوی لێکەوت ئەمیش لەلایە و لێ نووست ڕۆژی دواتر دایکی چوە پرسیاری کچەکەی ئەویش ئەو شەوە چۆن بوو گێڕایەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو